هجومێکی زۆر گەورە لەلایەن حکوومەتەوە لە مێرگە سوورەوە کرا شەڕ تەنبەتەن و بە نێزە قەوما ئەمەراغای دۆڵەمەڕی ئاوقای جاشێکی یەزیدی تەژەی زەلام بوو بوو جاشەکە پڕی دابووە گونی و بایدا بوو بەڵام جاش کوژرا بوو ئەمەراغیان بە گونی بادراوەوە گەیاندە دکتۆر مححمود لەو شەڕەدا جگە لە سەدان سەرباز و ئەفسەر سەد و چوار کەلاکە جاش لە مەیداندا بەجێ مابوو ئیتر لەو شەڕەوە دەوڵەت کەوتە پاشەکشە و زمان لوسی کە با گفت و گۆی ئاگربەس بکەین ئەوەی لەو ماوەیەدا زۆری ناڕەحەت دەکردم دیمەنی ژن و منداڵی بارزانیان بوو کە لەبەر باران و لە بن داران دەژیان، ماڵیان هەر ئەوە بوو کە بە کۆڵیانەوە بوو، بەڵام ئەوان قەت گلەییان لە بەختی خۆیان نەئەکرد، ڕاستی حاڵێکی پەرێشانیان هەبوو. ئەوکاتە کە لە بنگریان بووین و هێشتا نەناردرابوومە خۆرکێ، بارزانییەک بە ناوی ئاغا کە ئاغای زوڕەگوانیان پێ دەگوت، خەریک بوو لە جێ گوندی زوڕەگوان خانوویەکی بە وشکەبەرد دروست دەکرد، دیواری تا نیوە بەرز کردبوو، وتی، ڕۆژێک وتم بچم سەری بدەم، کە دەچم دوو دانە جاشی زێباری لە ناوی دان، خۆم لێدا گرتن قوربان، هەر دووکم کوشتن، لە باتی ترۆزی دوو تفەنگم بە ڕەختە فیشەکەوە هێنایەوە. لەو شەڕانەی بارزاندا زۆر پیاوی زۆر ئازا کوژران و بریندار بوون، ڕۆژێک بۆمبایەک کەوتبووە ناو سەنگەرێکەوە، لە دوازدە کەسان کەکۆ دەرچوو. کەکۆ لە شەڕی مامەشەی دەوری سەقز ناوبانگی کرد و بە سێ جێ بریندار بوو، لە شەڕی دەوری شنۆیە بریندار کرابوو، لەو بۆمبایەش هەرچەند نەمرد بەڵام لە زمان و دەست و پێ کەوت. عەمەراغای دۆڵەمەڕی لە لای سەری حەسەن بەگی چوو بۆ زگ جاشان، ڕەوەیەکی زۆر گەورەی لێ بڕدابوون، هەرچی دەیدی عاشقی دەبوو، نەمزانی دووبڕی هێشتا بارنەکراو بۆ بووەتە فەڕۆخ لەقاو ئەو هەموو دڵدارەی هەیە، ئاخری شێخ بابۆ داوای کرد و درا بە ئەو. دەگەڵ میرانی ساڵح بەگ ئێوارەیەک چووینە سەیری کۆنە قەڵای میری ڕەواندز کە لە دیاری کانی بۆتە، قەڵایەکی زۆر قایمە بە بەردی زۆر گەورەی ڕەش دامەزراوە کە دیارە بەردەکان بە کۆتان گوێزراونەوە، دەگەڵ ئەحمەد تۆفیق و هاوەڵانی و میرانی ساڵح بەگ و دوو پێشمەرگەی کەوتینە ڕێ. شەوێک لە نزیک سنووری تورکان ماین، هێندێکمان چوونە گوندی زێتێ کە تورکێیە. کەوشوپەتووی کوڵکن و وردە ئەسپابیان کڕی بوو. زۆرم حەسرەت بوو کە سێ دینارم شک نایەبرد لە پەتووەکان بکڕم. ڕۆژی دوایی کەوتینە ناو سنووری کوردستانی بەر دەستی تورکیە و شەش سەعاتێکی برد تا لێی دەرچووین. بەڵام تووشی جەندرمە نەبووین لە ڕێگەوە پێشکەوتم کە تا ئەوانی تر دێن گێوژ بخۆم لە بن دارا گێوژێک بووم پلارم تێدەگرت پیاوێک دوو کەو بەدەستەوە کچێکی زۆر جوانی دەگەڵ بوو لی پرسییم ئاکاکە تۆ بازرگانی کوتاڵت پێە؟ گوتم، نا برا، من مشتەری شەکەمەی جوانم. گەیشتبووە هاوەڵەکان، پێی وتبوون. ئەوەی پێش کەوتووە شێتە، هیچ وەک چۆدار ناچێ و دەڵێ شەکەمێ دەکڕم. لە گوندی کاکلەوە لەزێ پەڕینەوە و هاتینەوە ناو عەرزی عەڕاق. شەو لە قەبرستانێکمان خست، یەک دنیاداری وشکی تێدا بوو. بەڵام لە دێکەی نزیکی کە هێلکە و ماستمان لێ کڕین، وتبوویان داری قەبرستان بسووتێنن دەمرن. دەگەڵ ئەحمەد تۆفیق بەر بووینە داران و ئەوانی تریش غیرەتیان هاتە بەر. ئاگری ئەو شەوە تا بەیانی گەڕی بڵند بوو. ئەم جار پاش یەک دوو سەعات ڕێ، کەوتینە دەشت. ئەحمەد تۆفیق کەسی نەدەگەیشتێ. هەر هەیدیشی لێ دەکردین. دەی خۆش بڕۆن گەینە سەر گۆماوێکی زۆر خۆش چەند دارەبی لە دەورا سێوەڕێی دەتگوت نێوەڕاست بەهارە مام عەلی بایەزیدی دەڵێ ئاخ ئێستا گامێش بام و تێرم لەو سێوەرە خواردبا و لەو گۆمەدا بنووسبا زۆرم برسی بوو ئەحمد هەر دەیگوت بڕۆن دەمزانی ئەوانی تریش برسیانە و لەبەر ئەحمد ناوێرن دەنگ بکەن هەرچۆنێک بوو پێشکەوتم. گەیمە شوانێک وتم کاکە نانت پێەیە وتی نا بەخوا وتم ئەی شیر پێت نییە پێیوتم کاکە قاپەکەم یاندە پێس و چڵکنە کەس بێزی نایە شیری پێ بخواتەوە ئاویش نییە بیشۆم پێم وت دە تۆ بۆم بێنە بزانە چۆنم لە قاپێکی ڕەش هەڵگەڕاوی موو پێوە نووسراودا شیری بۆ هێنام چاوم قوچاند و یەکسەر بە سەرمەوە نا. ئاهێکم هاتەوە بەر، ئەگەر بۆت بڵێم قاپەکە چۆن بوو، ئێستا هێڵنجت دێتێ. ئەحمەد تۆفیق کورێکی قەڵەوی لە کابرای شوان کڕی و پەتمان کرد کە لە کوێ بنەمان گرت بیکەینە شیو. هەمووانی زۆر شەکەت کرد. تا لە ناو چەند بیەکدا بنەمان گرت و کاوەڕمان سەر بڕی و کەوڵمان کرد و بە زگی زۆر برسیەوە چاوەنۆڕی برژاندنین لە پڕ لە پێشمانەوە بوو بە تەقە شەو بوو گولەی لایەکی شەڕکەرانمان دەدیت سوور ڕادەخوشین پیاو لە تەقە کەڕ دەبوو وتیان، جاشەکانی چیای سەری حەسەن بەگ بە قەستی تفەنگیان بەرەو یەکتر تەقاندووە، بە دەوڵەتیان وتووە بارزانی هاتبوونە سەرمان تا فیشەکی زۆر وەرگرن، ئەمەش فێڵی جاشان. بەناو گوندەکانی موهاجیراندا سەرکەوتین بۆ گربیشێ. وتم، های لەو گێوژەم، مەلا وەیسی وتی، کاک هەژار، هیچ کەس تا ئێستا نەیوێراوە پووشێکیش لەو قەبرستانە بەرێ، دیارە شەخسێکی زۆر تووڕەیە، وتم، مامۆستا، ڕاوەستە، قسەی حیسابیم هەیە، ڕووم کردە قسنەکە، وتم، ئەی شەخس، گێوژەکانت گەیشتوون، فەرموو بیانتەکێنە و بیانخۆ. دەنا دەوەرن و دەڕزن ئەگەر نا ئیجازە بدە من بیان خۆم خۆ تۆ گولی بەخیل نی نەخۆت بخۆی و نەبیشی دەی بە کەس چوون بەلای گێوژەوە مەلا و دوو سۆفی هاوڕێی دەڵێن نەکەی گوناحە حەرامە پێلەقەم لە داردا گێوژ داباری باوەڕکە مەلا و سۆفی کە گوناحەکەیان بە من کردبوو هیچیان وەبەر من نەهێشت گیرفانیان لێ ئاخنی دۆڵی گرتک و ڕۆست کە گوندی سمێلانیشی لێ هەیە لەبەر باغات وەک بەهەشتە، لە بەفری زستانیشدا سێوە سوورە بە دارانەوە چاو لە پیاو دادەگرن، کەوتوونە ملی نزاری حەسارۆست کە بڵندتر چیای عەراقە و بە هەموو کێوەکە دەڵێن هەڵگورد، لەوێوە لێک هەڵبڕاین، من ڕەگەڵ میرانی ساڵح بەگ کەوتم کە بچین سەرێک لە وڵاتی خۆشناوەتی بدەین. وڵاتی خۆشناوەتی بە تایبەتی لە پایزاندا بە سەر میوەدا وێران دەبێ. هەموو دیهاتێک کە یەکجار زۆریشن پڕە لە هەنار و هەنجیر و هەرمێ و سێو و هەموو بەرێکی دار و هەموو جۆرە ترێیەک، میرانی ساڵح بەگ لە میرانی خۆشناوی شەقڵاوەیە. هەرچەند ڕووت بوو، دەسەڵاتی ئاغایەتی و میرایەتی نەبوو، بەڵام بیروبڕوای میرانی هەروەک خۆی بوو، ڕۆژانە پێشمەرگەیەکی ئەنارد، دەیگوت، بچۆ لە ماڵی فڵان میران بڵێ میوانی دەبین، جاری وا بوو میرانی خانەخوێ ڕووت وەک سەڵق نانی شەوی نەبوو. ڕۆژێک بە پێشمەرگەیەکی وت، شێخ حوسێن هەرو ماڵی کوێخا حەسەن لە زێوەی بڵێ میران میوانتە. وتم، میران زۆر عەیبە بۆ ئێمە میوانی کوێخا بین. گەڵای مێوی ڕەز سوورە و لە هەناران هاڵاوە. خودا تابلۆیەکی نەخشاندووە، هەموو هونەرمەندی دونیا گێژ دەکا. زۆر وێستام و ڕوانیمە ئەو دیمەنە دڵڕفێنە. چووینە ماڵی کوێخا حەسەن، یەکی زیتی قوتی زێڕک دەڵێی لە کونە تفنکی شەیتان دەرچووە. ڕوو خۆش، قسە خۆش، زۆر ئاقڵ بوو. پێم سەیر بوو. هەر دانیشتین سینیەکی مێوژ و کاکڵە گوێز لە پێش داناین بەشی پەنجا کەسی دەکرد میران وتی دەچمە سەراوێ تا دێمەوە چایەکە ساز بێ کە ئەو ڕۆیشت کوێخا بەم نیوت ئەرێ میران نەی فەرمو و کوێخە حەسەن هەتیوی خۆمان بووە منیش وتم جا بۆ وا بڵێ وتی کوڕە لولاکیاغا بشکێنە گوسەکی تێدایە سەگم لەو تێرترە ساڵێ دەجار دەنێرێت توتن و میوەی بۆ بنێرم دەڵێ هەتیوی خۆمان بووە لە ماڵەمە بەخێو کراوە شەو زۆر خۆشمان لێگوزەرا میران تورەکەیەکی گەورەی توتنی بۆنداری داگیرا و لێسان بە چەند ماڵە میرانی بێنانی ترەوە ڕامان بوار تاگەیشتینە هیران مەرکەزی شێخانی هیران کە لە باتی شێخ پێیان دەڵێن کاک سافی شاعیر کە دەروێشان شعرەکانی بە دەفەوە دەخوێندنەوە کاکی هیران بوو بووینە میوانی شێخ سەبری کە برای میرانی ساڵح بەگو تیمسارێکی بازنیشتە بوو ماڵی لە هەولێر بوو لە ترسی دەوڵەت بە تەنیا لە حجرەیەکی هیران دەژیا شێخ وتی ئێستا شیوێکتان لۆ لێدەنێم زۆر خۆش گۆشت و ئاوی تەماتە و تڕ و تەوێڵەی کردە ناو شتێک و لەسەر کوورەی دانا و چووە دەر، کە هاتەوە وتی، هەوو! تەشتۆکەی نایلۆن بوو، لەسەر ئاگر هەڵقرچابوو، بووبووە تۆپ و چێشت حەپس کرابوو، فڕێمان دا. کاک ئەو دەمە پیرەمێردێک بوو بە ناوی کاک عەلی، تا بڵێی پیاوێکی موبارەک بوو، لەو دێیە کە هەموو دنیای دار و ئاو بوو شوێنێک بۆ کاک هەیە لە دەوری حەوزێک لە بن سێبەری شۆڕەبیان کە بەڕاستی شاعرانەیە کاک لە قسەی قۆڕی من خۆشی دەهات هەموو ئێواران دەبوو بچمە لای ڕۆژێک وتی گوێ بگرە هەژار وانۆ ڕۆژ بۆ ڕەمەزان ماوە دەبێ مانجێ ڕەمەزان لای من بی وتم بەخوا کاکە ببەخشە من بە ڕۆژوو نابم خۆشم بە تۆ بە لێدان نادەم وتی مام نور لە ناو ئاغاوەتی دزەیی لە دەشتی هەولێر میوانە پیاوێکی هیرانی دێ لی دەپرسێ تو نەگەیوا ئەوش دەڵێ بەڵێ قوربان سەخۆرە بووە یانی تازە دەگا مام نوری دەڵێ هەتی وز بە ئێستا ئاغایانی دزەیی هەموو هجوم دەبەنە سەر توی هیران لە خانەقای سید ئەحمد لە کەرکک مام نوری ئەچێتە ئاودەست دیواری ئاودەستەکان نەویە و بە حاڵ تا نیوەی لەشی پیاو داپۆشن. ئاغایەکی بۆشناغیش دەچێتە ئاودەستی تەنیشتی، مام نووری دەڵێ، بەخێراتی بابە، خەڵکی کوێی؟ هەر لە ئاودەستەکەدا جغارەیەکی پێشکەش دەکا و لەسەر دیوارەوە بۆی دادەگیرسێنێ و مل لە چاک و خۆشی و باسی کاسبی و کار دەکەن. بە سەید ئەحمەد دەڵێن دوو شێت لە ئاودەست چەقە و هەرایانە، پێی دەڵێن، بە چی پێ دەکەنی؟ دەڵێ، بە خوا کاکە، خۆم هەر وەک بەرازێک دێتە بەر چاو، پەنجا سەد دەوریان دابێ و دە قوڕ و لیتەی وەردەن. خۆشەویستان لێرەدا و بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی هەفتاوێکی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر و لە شەوێکی تردا پێتان دەگەینەوە